ئەڵقەی شازدەی بیرەوەریەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنوورە ژێر پێخراوەکان خوێندنەوە و پێشکەشکردنی ڕاستکاکە بەرهەمی کەناڵی بەزمی حەزور لە یوتوب بە ناونیشانی شەڕ لە بانە عەلی کەریمی دەنووسێت لە سەقز و حەماڵئاوا، لە فەیزوڵڵا بەگی و چوارڕێی چاپان، لە سنە و ئاوێر و حەسەناوا و کێلانە و تەوریوەر، لە مەریوان و زرێبار و گردەنەی گاڕانەوە، یەکسەر بەڕێکرام بە خۆم و سیمرغەوە، ئەوجار بۆ بانە. بانە؟ چ بانە؟ بەڕاستی وێران بوو بانە. شار بە هەزاران تۆپ و هاوەنی بەرکەوتبوو. گەڕەکەکان بۆنی دووکەڵ و خوێنی لێدەهات. شووشە پەنجەرە بە ساغی بە کەمی دەبیندران، زۆربەی ماڵەکان بە ئاوەڵایی بەجێ هێشترابوون، کاک حەمەی شافعی بەرپرس بوو، وابزانم هەر ماڵەکەی خۆیان یان هاوڕێیەکیان لە کۆڵانێکی تەنگەبەردا شوێنی دامەزران و حەوانەوەی دەستەیەک لە پێشمەرگەکان بوو. لە پادگان و کونەڕێویەوە ئەمانیان لە شار و گەڕەکەکان هەڵگرتبوو. دەنگی ناخۆشی قەناسە هەردەم لە بن گوێت دەزرینگایەوە. گرمەی تۆقێنەری هاوەن هەر لە ناکاو لا دیوار و پەنجەرەیەکی دێنا خوار قەرار بوو تەنیا پەیامێک بگەێنم و بڕۆمەوە بۆ مەهەبەت کەچی چەند ڕۆژت هێشتیانمەوە کۆمەڵە و پێشمەرگایەتی وابوو هەموو شوێن ماڵە خۆت بوو هەموو بەرپرسێک مەسئولی تۆ بوو هەموو پێشمەرگەیەک هاوڕێت بوو چوون و گەڕانەوە لە دەسەڵاتی تۆدا نەبوو هیچ هەڵبژاردەیەکت بۆ دیاریکردنی جل و خواردن و چوونی حەمام نەبوو لە هەر شوێنێک کراس و پانتۆڵ و پشتێنت ڕزی باو دڕابا لەو ناوە چی هەبا هی خاوەن ماڵ یان پێشمەرگەی تر یەکسەر بەکارت دێنا و دەبوو بە هی تۆ خواردن هەرچی دانرابا و هەبا دەبوو بیخۆیت خۆ شۆرین دەبوو هەڵکەوتبا و تۆش بیقۆزیتەوە کە من هەموو جار ئیهمالم دەکرد و دەمدا بە کەسی تر بیرم ناچێت لە زرێبار کە جەمال بە زۆر جلەکانمی لەبەردا کەندم و خۆم شوشت پشت توێنەکەم قەف قەف هەڵدەوەری و ڕزی بوو ئەس پێ بە دەیان جار نیوەی بەسەر چووەتە ناو پێستی قاچ و ڕانم و نیوەکەی تری لە قوونەوە لە دەرەوە بووە ڕام کێشاوە و هێناومەتە دەر لە ئاست نەخۆشی پێست و ئەم شتانە زۆر بەختم هەبوو زۆر کەم نەخۆش دەکەوتم و بەرگری سیستەمی لەشم زۆر کارا بوو. کوڕگەلی بانە باسیان لە گرتنی کونەڕێوی یان پادگان دەکرد. پلانیان دادەڕشت هێرش بکەنە سەر پادگان. ئێوارەی 24 ی پێنجی 1970 بەرامبەر بە سی حوزەیرانی 1359 پێشمەرگەکان وەڕێکەوتن و خۆیان لە پادگان نزیک کردبووەوە تا ئەو دیوی تەلە دڕکدارەکان و ناو حەوشەی پادگانیش چووبوون، زۆر بە خەستی تەقەیان لێکرابوو، بە پەلە پڕوزگێ پاشەکشەیان کردبوو. حەمە فیشەک پێشمەرگەی زۆر ئازا و بوێری بۆکان بریندار دەبێ و دوو پێشمەرگە بە ناوەکانی ڕەحمان سەباری واتە فەیزی و مەنسوور ئەحمەدی هەر لەوێ شەهید دەبن و بەجێ دەمێنن. دواتر حەمەی شافیعی بەرپرسی کۆمەڵە لە بانە خۆی و یەک دوو کەس دەچن و هەرسێکیان هێناوە بۆ مەقەڕ و حەمە فیشەک هەر زیندوو بوو، حاڵی زۆر شپرزە بوو، گوتیان با عەلی بە سیمورخ بیگەیەنێتە بۆکان و خەستەخانە، کە مردیش لە ڕێ، مەیتەکە بەرەوە بۆ بۆکان. جێیەکی نەرم و پڕ لە بەتانی لە پشتەوە بۆ حەمە خۆشکرا و بە دوو پێشمەرگەی بۆکانەوە ڕێمان گرت بە دێهاتی پشت جادەی بانە سەردەشت و سیسێر و گەورکایەتی، گەیشتینە بۆکان و حەمە هەر زیندوو بوو. دامانگرت و تەسلیمی نەخۆشخانەمان کرد. دوای سێ چوار ساڵان لە باشوور لای یەکێتی بووم، بیستم لە ناوچەی بۆکان حەمە بووەتە جاشێکی زۆر گیانسەخت و دڕندە و چەند پێشمەرگەی شەهید کردووە. دواتر بەدەستی پێشمەرگەکانی کۆمەڵە دەکوژرێت. ڕۆژی سێی مانگی شەش هەزار و نۆ سەد و هەشتا بانە بە یەکجاری گیرا و پێشمەرگە بانەی چۆڵ کرد. گەڕانەوە بۆ سابڵاخ دوای زیاتر لە مانگ و نیوێک لە ناوەڕاستی مانگی جۆزەردان و ئاخری بەهاری 1970دا پاش ئەو هەموو گەڕان و بینینی وێرانبوونی چوار لە شارە جوانەکانی کوردستان و تۆماری دەیان حەماسە و فیداکاری خەڵک و پێشمەرگە شەڕی کۆڵان بە کۆڵان و دەستەویەخە گوزەر بەسەر ئەو هەموو ناوچە و مێرگ و دەشت و هەزار بە هەزاری شاخ و جادەوبانی کامیاران مەریوان، سنە، سەقز، بانە و سەردەشت بە خۆم و سیمرغە شەکەت و بریندارەکەم گەیشتمەوە سابڵاغی مەکۆی یارانی وەلفەت پێگرتووم. تەمومژ بەشێکی جیانەکراوەیە لە مێژووی کەش و هەوای سابڵاغ. ئەمجارە خەمیشی هاتبووە سەر. خەریک بوون بە یەکەوە سابڵاغیان دەخنکاند. دوای گرتنەوەی ئەم شارانە هەموو دەیانزانی ئیتر نۆبەتی سابڵاغە و درەنگیان زوو دەبێت چاوەڕێی ناشتنی خۆی بێت. دار و دیوار ورد و درشت تۆزی ترس و وەحشەتی بەسەردا باری بوو. پڕ بوو لە ئاوارەی سەقز و سنە. دەوڵەمەند و ئەوانەی بۆنی شەڕ لە حەوت لاوە دەکەن یان بار و بنەیان کۆ کردبووەوە بۆ تاران و تەورێز یان بە تەمای جێهێشتن بوون. سەلاح شەمسی بورهان بە شەو و ڕۆژ زۆر بە وردی خەریکی کێشک و حەرەسیات بووین نەک لە پڕدا بێنە دەر لە پادگان و هێرش بکەنە ناو شار شەوانە تا ڕۆژ بە سەرە بە سواری لەندڕۆڤێرێک دوو دوو بە ناو شاردا دەسوڕاینەوە و گەشتیمان هەبوو یەکەم مانگی هاوین بوو شەوی دوازدەی پوشپەڕ لەگەڵ یەکێکی دیکەدا حەرەز بووین و بە ماشێنەکە ئەو بەر و ئەمبەری شارمان دەکرد خەڵک خەبەری پێداین لە گەڕەکی فەرهەنگیان تەقە بووە گەیشتین گوتیان تەقە لە کاک سەلاح شەمسی برهان کراوە و ڕفاندیان بۆ شێرە خورشید واتە خەستەخانەی سابڵاخ چوین بەداخەوە کاک سەلاح تیرۆر کرابوو شەهید بوو بوو خزم و کەس و ئامۆزاکانی بە دیاریەوە بوون کاک سەلاح یەک لە خوێندکارەکانی دەرەوەی وڵات بوو ئەندامی کۆنفیدڕاسیۆنی دانشجووەکانی ئێران بوو لە ئەوروپا لە ڕووخانی شا گەڕابووەوە وڵات، لە بنەماڵەی ئایینی شەمسی بورهان و شێخی بورهان بوو، برای کەسایەتی ناسراو حاجی شێخ عەوڵای کولیچە بوو، کۆمۆنیست و ئەندامی بەرزی سازمانی ئیتیحادیەی کۆمۆنیستی و هاوڕێ و هاوخەباتی نزیکی کاک ئەمیر حەسەنپوور بوو، کە ئەویش هەر لە ئەمریکاوە هاتبووەوە، بەشداریان دەکرد لە شۆڕشی بەرگری گەلی کورد دژ بە حکومەتی خومەینی. وا بڵاوکرایەوە لەبەر دژایەتی و لەقاودانی سیاسەتی سازشکارانەی حیزبی تودە و دیموکرات بە دەستی چەند بەکرێگیراوێک تیرۆر کراوە مەرگی کاک سەڵاح وەک کۆستێکی گەورە وابوو بۆ هەموو ئازادی خوازو و مرۆڤێکی چەپ و عەدالەت خواز ڕێوڕەسمی ناشتن و بە خاکسپاردنی لە سێی حوتی 1970 نیشانی دا سابڵاخ هەر هەمووی بۆی بە پەرۆش بوون مامۆستا هێمنی شاعیر جاشی میللیە لە مانگەکانی پوشپەڕ و گەلاوێش ئیتر سەرکردایەتی و دەفتەر سیاسی حیزب و کۆمەڵە لە شارچوو بوونە دەر حزب لە دۆڵی شێخان بوو کۆمەڵە لە ئاجیکەند و خوراسانە و علم ئاباد بوون حزب حەولی دەدا بە هەر جۆرێک کە بووە شەڕ نەبێت و لەگەڵ حکومەت بسازێن گەڵاڵەی خودگەردانی، شەش مادەیی، خودموختاریی ئیسلامی، هیچیان قبوڵ نەکران و حکومەت بڕیاری خۆی دابوو تەنیا کاتی دەکوشت بۆ گرتنەوەی سابڵاخ، کە بەسەری مارەکە و فیتنەکەیان دەزانی. سازمانگەلی دیکە زۆربەیان بە تایبەت کۆمەڵە، حیزبی دیموکراتیان بە سازشکار دێنا ناساندن و، ڕۆژانە شەڕە قسە و بەیان دەرکردن و جاروبار بەریەککەوتنی هەواداران و تەنانەت پێشمەرگەکانیش ڕوویدەدا، تاقمی حەوت کەسی جیابووەوە لە دیموکرات کەوتبوونە بەر شاڵاوی ئیهانە و لێدان و گرتنی سەران و پێشمەرگەکانی دیموکرات، تەنانەت مامۆستا هێمنی شاعیریان بە جاشی میللی ناودەبرد و مامە غەنی و ئەوانی دی هەموو لە حەشارگە و لە شارەکانی ئێران و لە پەنای حیزبی تودەدا بەسەریان دەبرد و بە ئاشکرا خومەینیان بە دژەئیمپریالیست دەزانی و دیفاعیان لێدەکرد بەتایبەت کە شەڕی ئێران عێراق دەستی پێکردبوو، ئەو شەڕەشیان بە شەڕی نیشتیمانی دەزانی و بە ڕای ئەوان دەبوو بەرگری لە ئێران بکرێت و تەنانەت بۆی بچنە بەرەی شەڕیش. هەڵبەت چی وای نەبرد لە پایزدا چریکەکانی فیداییش چوونە بەرەی دیفاع لە شەڕی میهەنی واتە نیشتیمانی و کوردستانیان چۆڵکرد و چوونە پاڵ حکومەت بوونە دوو بەش و ئینشقاقێکی گەورەیان بە ناوی زۆرینە و کەمینە لێکەوتەوە چریکە فیداییەکانی ئەکسەریەت چوونەوە لای حکومەت و چریکە فیداییەکانی ئەقلیەت هەر لە کوردستان مانەوە و درێژەیان بە شەڕ دژی کۆماری ئیسلامیدا بەشی زۆرینە دەستیان نەپاراست لە لێدان و بێهێزکردنی بزوتنەوەی بەرگری گەلی کوردستان و لە لێدان و لە قاودانی هێزی پێشمەرگە و لایەنگرانی ناوشار و ڕێکخستنەکانی هێزگەلی وەک کۆمەڵە و دیموکرات چی خراپ بوو بە دژی ئەوان و بەرگری لە حکومت کردیان و چوونە بنباڵی حکومەتی ئیسلامی خومەینی قسە و مقۆ مقۆیی کردنی شەڕ لە ناو شار لەلایەن دیموکرات و کۆمەڵەوە بووبوو بە جەمسەری جیاوازی بیر و بۆچوونەکان دەبوو هەموو وێکڕا بڕیار بدەن شەڕ لە ناو شاردا بکرێت یان بۆ دەرەوەی شار بگوازرێتەوە ئەمە بڕیارێکی ئاسان نەبوو لە دەستی لایەکدا نەبوو حزب یەک دەست نەبوو هەبوو دەیگوت با وەک ستالینگراد و لینینگرادی لێ بکەین هەش بوو دژی ئەم شەڕە بوو بە تایبەت لە ناو شار هەرچی کۆمەڵەیشە دیار و ئاشکرا هەروەک لە شارەکانی دیکردبووی لایەنگری بەرگری و دیفاع لە شارەکان بوو هەرچەند ئەوەی وەک مزایەدە بەکاردێنا دەنا کۆمەڵە بە تەنیا نەتوانای مادی و نەهێزی پێشمەرگەی ئەوەی هەبوو بەرامبەر دەوڵەت شارەکان بپارێزێت و ئەزمموی ئەو دوو مانگی ڕابردووش ئەوەی بەڕوونی نیشاندا بوو بەرگری لە شارەکان تەنیا بە خوێن و لە ناوچووی خەڵکی شار چ لە باری گیانی و چمادی تەواو دەبێت دارساوێن و شندرە دیسان مەفرەزەکەمانیان کۆ کردەوە و گوتیان ستونێکی گەورە و بەهێز لە چواردەی 6359 بەرامبەر بە پێنجی نۆی 1970 لە بانەوە ڕووی لە سەردەشت کردووە بۆ پاڵپشتی پادگانی سەردەشت و گرتنەوەی شار بە پەلە بەڕێیان کردین هەر هەموو بە سواری سیمرخ بۆ لای دارساوێن و ناوچەی بانە بە سیسێر و گەورگایەتی بۆکان و مەهاباددا گەیشتینە دێی شندرە لە پشتی دارساوێن ڕەحیم قادری بەرپرسی سیاسی مەفرەزەکەمان بوو مامەڵە و هەڵس و کەوت لە گەڵیدا زۆر خۆش بوو هەرگیز کەسی نەدەڕەنجاند و زۆر خاکی و بێدەعە بوو فڕەفڕی کۆپتەر و تەیارەی شەڕ خەڵک و پێشمەرگەیان هەراسان کردبوو دەرکەوت لەسەر جادەی بانە سەردەشت لە خوار دارساوێن بەرەو سەردەشت لە ستوونەکەیان داوە و ڕایان گرتووە و بەرگریەکی سەخت لە خۆیان دەکەن و وا دیارە بە تەمای یارمەتی گەیشتنن دەبێت خۆڕاگر بن چەند هێرشی پێشمەرگەکانیان وەڵام دابووەوە و تێکیان شکاندبوون لەسەر جادە خۆڵەکەی بانە بۆ سەردەشت مۆڵگەیەکیان دامەزراندبوو دەوری خۆیان بە سەنگەر قایم کردبوو لە شندڕەوە سەرکەوتین بەسەر ئەو یاڵەی ڕووی لە جادە و پشتی لە شندڕە بوو لە ئاسۆی ڕوانین بە هەردوو دیودا دامەزراین پێشمەرگەی زۆربەی لایەنەکان حزب پەیکار چریکی فیدایی و کۆمەڵەی ناوچەی بانە و سەردەشت دەستەی ئێمە لە مەهاباد و دەستەیەکی سەقز لەم ناوە بووین خەڵکی ئەم ناوە زۆر هەژار و نەدار بوون لەگەڵ ئەوەی هیچمان لە ماڵیاندا نەهێشت بوو هەر بە ڕەحم و بە خزمەت بوون بۆ پێشمەرگە بەهۆی ئەوەی مەڕیان نییە و تەنیا دوو سێ سەر بزنیان هەیە لە شیرەمەنی و گۆشتدا زۆر بێ حاڵ و ماڵ بوون گوێز و بادام زۆر بوو لە دارسێوەکانی ناو دارستانەکان مرەبایەکی زۆری سێویان هەبوو هێندە مرەبا و گوێز خواردبوو شەوانەیش خەونم پێوە دەدیتن تابلۆیەکی تۆقێنەری دۆزەخیانە دەبوو شەو و ڕۆژ بە پانی ئەم یاڵە و ڕوو لە جادە و مۆڵگەی دوژمن لەسەر جادەکە چاو و گوێمان کراوە بێ و لە کێشک گرتندا بین نەکا لە ناکاو سەرکەون و بێنە سەرمان و دەی شندڕە کە پڕ بوو لە پێشمەرگە بیگرن هەر شەوەی دەستەیەک دەچوین و تا بەیانی چاومان لە خوارەوە دەبڕی و چاودێری جوڵە و هاتوچۆیانمان دەکرد بە ڕۆژ شەڕەتفەنگ و هاوەن و دۆشکە دەستی پێدەکرد چەند جار بە هاوەن هێزی پێشمەرگەش پرزەی کردن و ویستمان بۆیان دابەزین و بیانگرین بەڵام هەر جارە کۆپتەر و تیارە لی دەداین و دەکشاینەوە ناو چڕەدار و سەرشاخەکە ئێمە بۆ چەند ڕۆژ چوین و ئەوە نزیک بەمانگێکە لەم سەرچیا و لەسەر زگی ئەم چەند ماڵە فەقیرەی شندڕە بەبێ خۆشۆرین و خواردنێکی باش شەومان ڕۆژ دەبووەوە نە ئەوە بوو ئێمە دەروەستیان بین و نە ئەوەیش بوو ئەوان بەلایەکی دابخەن و ڕزگارمان بێت لەم شەڕە تاقەت پڕوکێنە نازانم دوای نزیک بە مانگ بوو کە ئێمە لەوێ بووین و داوای گۆڕینمان لە کۆمەڵی مهاباد کردبوو پاش نیوەڕۆ سەر دەکەوتین بۆ سریاڵەکە فڕۆکەیەکی زەبەلاحی ڕەش پەیدا بوو شتی فڕێدایە خوار لە بەرمیل گەورەتر و گوتیان ناپاڵمە، ئاگر و دووکەڵ چاوچاوی نەدەدیت، کۆخە و پژمە و ڕشانەوە هەموومانی بێتاقەت کردبوو. نەوعێک فسفۆڕ بڵاو بووبووەوە بەم شاخەدا، بە پێڵاوەکانمانەوە دەنووسا و گیا و فریزووی دەسوتاند. حەمەی شافیعی، سالار ئاشناگەر، وەستا عەوڵای ڕەبەت، عەتا قورئانی، تاهیر شەعبانی، ڕەحیم قادری، چەند پێشمەرگەی چریکی ئەشرەف و سازمانی پەیکار لەسەر یاڵەکە بوون. ئێمەیش گەیشتین. لەبەر تەقە و هێرشی پیادەی پاسدار سەرهەڵنەدەهات و تەقە زۆر بوو وەک گەڵاڕێزان ئەوان کە هەڵدەگەڕان بە دیوی جادەوە بۆ ئەوەی یاڵەکە لە ئێمە بگرن هەڵدەوەرین بە چاوی خۆم دیم بە دەیان پاسدار لە داوێنی شاخەکە کەوتبوون کەچی هەردەهاتن و بە ئەڵڵاه و ئەکبەر و هاوارکردن سەردەکەوتن کۆپتەر و هاوەن دیوی شندڕەی وێران کردبوو گۆڕستانەکەی تەنیشت ئاوایی پڕ لە داربەڕ و گوێز و بادەم گڕ گڕ دایسا و کە سەیرت دەکرد تابلۆیەکی تۆقێنەری دۆزەخیانە بوو لە کێل و دارە کورتە باڵا و بەرزەکانی ناو گۆڕستان کە مردووەکانی دێنا سەما و زیندوو دەبنەوە لە ناو ئاگری جەهەنەم بە بڵاوبوونەوەی پزوسکە ورد و درشتەکان ئەو لەشە بێڕوحانە وێنا دەکران بە ڕژاندنی جۆگەلەی ئاور بە کونەلووت و دەم و گوێدا بە چەق لە سەما و هاوار و پێکەنینی ئەهریمەنی بانگیان دەکردین بۆ بەزموشایی و لۆغانی نەفرین کراوەکان هەر ئێستا زۆرم حەز دەکرد نیگارکێش بام و دوای چل ساڵ گۆڕستانی شندڕم لە ناو ئاگر و بە سۆتە کراوی نەخشاندبایە و لە جیاتی ئەم نووسینە بە جیهانم ناساندبایە تابلۆیەک لە دووکەرتبوونی مرۆڤێک هێرشی پاسدارەکان بە یارمەتی کۆپتەر و تەیارە بۆ گرتنی سەر شاخی شندڕە دوای زیاتر لە چل شەو وا دیار بوو ئیتر بە لایەکدا دەکەوێت ئەوان نازانم هێزی تازەیان بۆ هاتبوو یان پشت ئەستوری پاراستنیان بوون لە ئاسمانەوە کشانەوەیان نەبوو کەمیان نەدەکرد و یەک دەکوژرا یەکی دی دەهات تەنیا چەند کەسێکی کەم مابووینەوە لەسەر دوندی شاخەکە عەتا قورئانی بریندار بوو ناردیانە خوار دوو پێشمەرگەی نازانم چریک یان پەیکار و ڕەزمەندەگان تەرمی بێگیانیان لەوێ کەوتبوو شەهید بووبوون لە ناکاو هاتنە سەر و هەرمابوو بەدەست بمانگرن کەس ئاگای لە کەس نەما و ڕامان کرد بەرەو بەرکاوی کێوەکە و لەوێش ڕا بۆ ناودێ و چەم و گۆڕستانەکە کوڕێکی خوزستانی بە ناوی حەمید لە پشت سەرمەوە بوو تەنیا ڕاکردن و خۆ حەشاردانمان بەدەستەوە مابوو کۆپتەرەکان وەک ڕاوکردن و تانجی بەسەرمانەوە بوون و ئەوەندە نزم بوون کەسەکانی ناوی و ناوەوەی کۆپتەرەکەمان دەبینی، هەڵگری نەوعێک ڕاکێت بوون درێژ و باریک، ڕێک بەسەر من و حەمیدەوە بوون و ڕامان دەکرد، من لە پەنا جۆگەکە بە قەراغ دیوارەکەیەوە کونێک بوو ئاو دایدڕیبوو، خۆم خزاندە ئەو کونە و سەر و نیوەی لەشم بە دەرەوە بوو. حەمید بە ڕاکردن خۆی لە قەفی دارێکی ناو چەمەکە لە دوو سێ مەتری من هاڵاند. هەر ئەوەندەم دی کۆپتەر وەک ڕاوەستان لەنگەرێکی گرت و بە سەر سەرمانەوە وەستا. وەک ڕاوچییەکی سەرکەوتوو زەق زەق چاوی تێبڕین و ڕاکێتێکی لە حەمید و دارەکە گرت ئێستایش لە پێش چاومە حەمیدی وەک لەتکردن لەت کرد و بە کەمتر لە چرکەیەک ئەو ناوە بە خوێنی حەمید خوزستانی نەخشێنرا و سوور هەڵگەڕا تابلۆیەک لە دوو کردبوونی مرۆڤێک بوونی دووکەڵ و باروت و سووتانی دارەگوێزێک ئەو دیمەنەی تەنانەت فڕۆکەوانەکەی والێ کرد من لە بیر بەرێتەوە یاخود دەموچاوی زەندەقچووی منی بە جووتێک عەینەکی ڕەشی گەورەوە دیت و بە بزەیەک بەزەیی پێمدا هاتەوە وەرد سووڕا و باڵی گرت و لە پێش چاوانم ون بوو کێ دەڵێ تەقەمەنیشی تەواو نەبووبێ لە خوارەوە ڕا دیمانن ئەوان سەر شاخەکەیان گرت و دەستیان کرد بە دامەزراندنی هاوەن و دۆشکە و سەنگەر لێدان ئیتر شکست و پاشەکشەی ئێمە و سەرکەوتنی ئەمان لەم شەڕە دوور و درێژ و نابەرامبەر و ماندووکەرە بە زیانێکی زۆری ماڵی و گیانی بۆ ئەوان بە ئەنجام گەیشت تەقە و هێرشی کۆپتەرەکان کز بوو بوو پێشمەرگە هەر کەسە لە شوێنێک و لە بندار و دەوەن و بەردێکدا بوو کەس هۆش و ئیلتیزامی بە بەرپرس و مەفرەزەکەی خۆیەوە نەمابوو هەمومان لەم چەند سەعاتەی ڕابردوودا بەرپرسی پاراستن و قوتاربوونی خۆمان بووین وردە وردە جوڵە و ملە قوتەمان دەست پێکرد و هاواری یەکترمان کرد کێ ماوە و کێ بریندارە لە ڕەبەت و سیسێرەوە دەستەیەک پێشمەرگە پەیدا بوون دیار بوو خەبەریان پێگەیشت بوو کە وەز و حاڵمان زۆر شڕە دکتۆر شاکری و دەوا و دەرمانیان هێنابوو عتا قورآانی هەر زیندوو بوو سیمرغ کە شاردرابووەوە ساخ بوو، دکتۆر شاکری و یەک دوویەکی دی بریندارەکانیان دەرمان کردن. گوتیان دەبێت عەتا بگەیەنین بۆ خەستەخانەی بۆکان. دیسان سیمرغ باڵی گرت و بەم شاخ و کێوەدا شەو درەنگ گەیشتینە بۆکان و گەڕامەوە لای پێشمەرگەکانی خۆمان لە لای سیسێر و دێهاتی گەورکایەتی. شەڕ لە مەهاباد ناوچەی بانەمان جێهێشت و دەمانزانی لە مەهاباد لە ناو شاردا شەڕ دەستی پێکردووە و خەڵک بەر تۆپ و هاوەن دراون پێشمەرگا بە پارتیزانی لە ناو شاردا ماون و مەقەڕەکانی ناو شار کۆکراونەوە مۆڵگەی داشامەجید شاخەکەی بە پاڵ شارەوە کە هەر لە ئەوەڵەوە بنکەیەکی پازداری لێبوو بە قەناس و خمپارە هیچی شاری نەهێشتووە و پادگانیش کوێرانە بە تۆپ و خمپارە هیچ ناپارێزێت چەند لە مەلا و پیاوانی نزیک لە حکومت هاتوچۆی پادگانیان بۆ پاراستنی گیان و ماڵی خەڵک کردووە، بەڵام هیچیان پێنەکراوە. پێشمەرگەی دیموکرات و کۆمەڵە بە بڵاوی و لابەلا تەقە دەکەن و زۆرێک لە ماڵەکان زەرەریان وێکەوتووە یان ڕووخاون. نزیک بووینەوە و زانیمان کۆمیتە ناوچە لە زگدڕاوە و مەقەڕی سەرەکی ناوچە لەم گوندەیە. چوین بۆ ئەوێ و مەفرەزەکەی ئێمە لە شەڕی شندڕە و دارساوێن هەموو بە ساغی دەرچوو بووین، زگدڕاو پڕ بوو لە خەڵک، ئەم گوندە بچووکە فشارێکی زۆری لەسەر بوو، دەیان کچ و لایەنگری ناو شارمان هاتبوونە دەر، جێوڕی خەوتن و خواردن زۆر کەم بوو، دەستەیەک نێردران بۆ قزڵجە و بەشێک بۆ حاجیاڵی کەند خانووە وێرانەکەمان. هەر زوو کاریان پێسپاردم و گوتیان بڕۆ بۆ ناو شار و تا زووە فریای شیرکەتی نەوت بکەون تا شار بە تەواوی نەگیراوە تا دەتوانن بەنزین و نەوت و گازوایل بێنن با پاشەکەوتی بکەین هەروامان کرد دەستەیەکی گورجوگۆڵ لەم هەموو خەڵکەی هاتبوونە دەر پێکهات و بە سواری سیمرخ ڕۆژانە دەیان کە ڕەتمان دەکرد لە هێنانی سوتەمەنی و خواردن و پێداویستی مەقەڕەکان و پێشمەرگە گوتیان پێشمەرگەکان چوون بۆ سەر دوخانیات و تاڵانیان کردووە دیواری ماڵی ئێمە لە پشتەوەڕا ڕێک بە حەوشەی دوخانیاتەوە بوو تااقەتم نەگرت بۆ سەردانی ماڵەوە و هێنانی کەڕەتێک سیغار لەبەرەوەی ماڵی ئێمە و دوخانیات لە مرکزی شار بوون و ئەگەری هێرش لە پادگانەوە زۆر بوو بە کەمین و حەزەرەوە لێم خوڕی بۆ کۆڵانی خۆمان کە ماڵە خۆمانم بە ڕووخاوی دیت و هیچی بە پێوە نەمابوو تێک چووم و زۆر پەرۆشی ئەو ماڵە بووم کە تێیدا لەدایک بووبووم و تێیدا ژیا بووم چوومە حەوشە و ناو ژوورەکانەوە کزە لە دڵم هات و قڕگم گیرا فەرشی بە قیمەتی تەورێز هاوەن کونی کردبوو لە قاتی سەرەوەی لای خانووی کاکم سەقف نەمابوو پەنجەرە و دیوار بە نیوە ڕووخاوی خان و شارە وێرانەکانی شەڕی جیهانی بیردەخستیەوە قاپ و قاچاخ و شوشەواڵە خۆشەویستەکانی دایکم هەر پارچە و لەتێکی لەلایەک کەوتبوو ژێرخانەکە ئاخندرابوو بە کارتۆنە سیغاری دوخانیات و پێشمەرگەکان ئەوەی بۆیان دەرنەچوو بوو لەم کەلاوەی ئێمە شاردبوویانەوە کوپە ترشات و ئەنواعی مرەبا کرابوونەوە و دەستیان تێوەردرابوو پێشمەرگەی ماندوو دەستیان لێ نەپاراستبوو تا توانی بوویان مرەبا و ترشاتیان سەر هەڵگرتبوو خواردبوویان ماڵەکە زۆربەی ڕووخا بوو گوتیان لە شەڕەکان دەستەیەک پێشمەرگەی دیموکرات چوونە تا قاتی سەرەوە و لەوێڕا تەقە و شەڕیان کردووە و پازداریش دەستی نەپاراستووە لە هاوەن و تۆپ پێداداندا پێشمەرگەی کۆمەڵیش دەستی بەسەر دوخانیات داگرتووە و هەموو سیغارەکانیان بۆ دەرنەچووە لە ژێرخان شاردوویانەتەوە. بە حەسرەت و غەمباری چاوم دەگێڕا و یادگارییەکانی ناوماڵ و هی تایبەت بە خۆم بە شکاوی و بە سووتاوی دەدیت. کتێب و وێنەی کۆن و ئەلبوومی بنەماڵە بە پەڕپەڕ کراوی، نوێن و بان و پێخەفی داک و باب و خوشک و براکان هەمووی لە ناو کەلاوەکەدا کەوتبوونە ژێر خاک. چەند کارتۆن سیغاری زۆر باشی وینستۆن و ڕۆزمەن و دان هێلمان هەڵگرت هاتینە دەر لە بەردەرگا دایکم بە باوەش و گریانەوە پڕی پێدا کردم دیار بوو هەموو گەڕک لە ماڵی میرزا علی ئەڵاوەیسی لە ژێر زەمین پەنایان گرتبوو دایگیان ئەوە لەکوێ بوویت بۆ کەس بە دیار ئەو ماڵە وێرانەوە نییە ئەدی بابم کاکم نەرمین و هەباز بە پرسیاران دایکمم داگرتەوە شەڕ و بێماڵی وای کرد تەنیا یەکتریان خۆش بوێت دایکم لە خۆشی ئەوەی من هاتوومەتەوە لە شەڕی بانە و دار ساوێن هەر هەنسکی دەدا و دەیگوت هەمووی بە قوربانی تۆ بێت تند تند ڕێکی دەگوشیم و بۆنی پێوە دەکردم هەمووی دروست دەکەینەوە هەر تۆ سەلامەت بی توخوا بریندار نیت هیچت خواردووە؟ ئەدی بۆ هەروا زەعیف و کز و لاوازی؟ پرسیار بە دوای پرسیار و گریان دەستی ڕاداشت بۆ ماڵی عەتاری دیوار بە دیواری خۆمان پڕ بە چاو و کوڵمەکانی ئەسرین جۆگەلەی هەڵبەست بوو گوتی بە دەستی خۆم دوێنێ پێنج کەسیانم لەسەر سفرەکەیان کۆکردەوە و شۆریمن و پیاوەکانی گەڕەک لە مزگەوت بە خاکیان سپاردن. کارەسات بوو. پێنج ئەندامی خێزانی ماڵی حاجی عەتاری لەوەتی هەیە جیران و دیوار بە دیوار بووین، بە ژن و کچ و پیاوی پیر هەر هەموو لەسەر سفرە بە خۆمپارە لەت و کوت بووبوون. وردە وردە بەدەم گریان و قسەکردنەوە چووینە ئەو بەری ماڵی خۆمان و لە ژێرزەمینی ماڵی میرزا عەلی ئەڵڵاوەیسی و ئامینە خانمی خێزانی وەژوور کەوتین. چ ببینم هەرگیز باوەڕم نەدەکرد پیاوان و ژنانی بە ساڵداچووی گەڕەک کوڕان و کچان وا بە تێکەڵاوی لە ژێر میچی ژێر خانێکی بچووک و تاریکدا ببینم جاران ژنان بابم یان فلان میرزا عەلی و میرزا مەجیدیان دەدیت سەریان دادەخست و لە ژێر چارشێو خۆیان دەشاردەوە کەچی ئیحتیاج بە یەک و لێ قەومانی وای لێ کردوون هەر هەموو لە خوشک و برا لە یەک نزیکتر بن تەنانەت بە بیجامەوە لای یەک دانیشن و نان و چا لە یەکتر وەرگرن لە تاریکی شەو لەلای یەک قاچ درێژ بکەن شەڕ و بێماڵی وای لەم خەڵکە کردبوو بیر لە هیچ نەکەنەوە و تەنیا یەکتریان خۆش بوێت هەرچی هەیانە بە یەکەوە بەشی بکەن چەند بریندارێک لەلایەک کەوتبوون و چەند کچێکی گەڕەک خەریکی تیمارکردنیان و ژنان سەرگەرمی نان و پێخۆر بوون بابم بە دیتنی من شاگەشکە بوو هەر ئەوەندە گوتی ڕۆڵە توخوا ئاگاد لە خۆت بێت زۆرت باس دەکەن و کەمێک لەسەرخۆ و ئارام بە، کوڕم. لەو دەمەدا کاکم کە چووبوو بۆ نان پەیداکردن و خەبەر و باس هێنانەوە، هاتەوە. لە چوار برا، تەنیا کاکم بوو خێری دایەوە بۆ دایک و بابمان. بە درێژایی هەموو ئەو ساڵانە تا ماڵئاوایی لە ژیان، هەر خزمەتی کردن. کاکم وەک سەرپەرشتیاری ئەو کۆمەڵە ژن و پیاوەی گەڕەکی، لێ هاتبوو. دەهات و دەچوو، کێشە و گرفتەکانی چارە دەکردن و بژێوی پەیدا دەکرد. بە تایبەت ئارد و نان. بە دیتنی یەک هەموو دەموچاوی یەکترمان لێستەوە. دەستی گرتم و دوورکەوتینەوە. ژنی هێنابوو و گەورە بوو، بەڵام لای باوکم سیغاری نەدەکێشا. کەچی من زۆر لەو بچووکتر بووم، دەمکێشا و زۆر جار بۆ ئەوەی شەرم نەکەم و لێی دوورنەکەومەوە، بە بیانووی جگەرەکێشان بابم خۆی دەیگوت، ئەوە بۆ ناکێشی؟ دایکم گوتی، هەباز دێ و دەچێ و زۆری ئاگا لێمانە. بەڵام خۆی زۆر مەشغوڵی کاری ناوشار و ڕێکخستنەکانی نهێنی کۆمەڵەیە. نەرمین و کۆمەڵێک لە کچەکان کە ناسراو بوون چووبوونە دەرەوە و لە قزڵجە مەقەڕێکیان لە ماڵی فەلاحێکی لایەنگری کۆمەڵە بۆ کردبوونەوە. سەرەنجام بەبێ شار گیرسامەوە. تا توانیمان کارتۆنە سیغارمان بار کرد و بە هەڵگرتنی کۆڵێک خەم و داخ و حەسرەت بۆ چارەنووسمان و عاقیبەتی شار و کەسوکار بۆ ماڵ و ئاشیانەی ڕووخا و تەپیومان ملی ڕێگەمان گرت و گەڕاینەوە سابڵاغ بۆ ماوەی زیاتر لە بیست ڕۆژان لە ئاخر مانگی هاویندا بە تۆپ و هاوەن و قەناسە و تانک وێران و کوشتاری لێکرا چوارسەد بۆ پێنجسەد کەس شەید بوون و لە هەزار زیاتر بریندار سەرەتای مانگی ڕەزبەر دوای کاولکارییەکی زۆر ئەرتەش و پاسدار شاریان گرت و پێشمەرگە شاری بەجێهێشت هەرچەند گوتیان هەر لە دەستپێکەوە دوای ئەزمموی شارەکان پێشمەرگە نەیویستوە لە ناو شاردا شەڕ بکات کەچی پادگان و داشامەجید هەر لە خۆوە دەستیان بە هاوەن و تۆپباران کردووە و شەڕەکە زیاتر لە بیست ڕۆژی خایاندووە و هاتنەوەی ئێمە لە دارساوێن ئاخ ڕۆژەکانی شەڕی سابڵاغ بوو دوای ئەم گشتە سەفەر و شەڕی شار بە شار سەرنجام بە بێ شار لە ناوچەی سابڵاخ گیرسامەوە کۆمەڵە خەریکی خۆڕێکخستن و تەنزیماتی شار و پێشمەرگە بوو هەموو ڕۆژێک کۆبوونەوە و دابشکردنی مەفرەزەکان بوو سید بەرپرسی بەڕووبەحر بوو خۆی بە تەنیا حاکم و مقەست بەدەست بوو دەیبڕی و دەیدووری و لە بەریشی دەکردن لە زگدڕاودا دەنیشت مەقەڕێکی سەر ڕێگە و نزیک لە شار و جادەی بۆکان لە هەموو کوردستان تەنیا بۆکان و شنۆ وەک شەر بە دەست پێشمەرگەوە مابوو بەڵام زۆربەی لادێ و ناوچەکان ئازاد و شوێن بنکەی پێشمەرگە بوون تەنیا چەند کیلۆمەترێک لە شارەکان دوورکەوتبایەوە ئیتر ناوچەی ئازاد بوو بۆ ئێمەی ناوچەی سابڵاخ بۆکان گرنگی زۆری هەبوو لە خواردن و دەرمان و خستەخانە و هاتوچۆی شارەکانی ئێران و سەروی کوردستان بۆکان شاڕێمان بوو تەبعەن جار بەجاریش کەباب و بەستەنی و پاڵوودە و حەمامیش هەر بە نسیب دەبوو حزبەکان ئەو کەسانە وەخۆ دەگرن گوێ لە مست و سەر بە بنەماڵە بن ڕۆژێک لە زگدڕاو هەواڵی خەلیل بلوریم پرسی بۆ دیار نییە و بۆ کوێیان نردووە گوتیان ئێوە لە بانە بوون کۆبوونەوەیەکی گەورەمان گرتووە بە سەرپەرشتی سەید و هەموو بەشدار بوون محاکمەمان کرد بە تۆهمەتی مەحفەلچێتی و خەڵک ساردکردنەوە لە کۆمەڵە، زیاتر لە حەڤدە کەس دەنگیان بە دەرکردن یان ئیعدامی خەلیل داوە، تەنیا ڕەحیم بابە تاهیری گوتوویەتی جا دەری بکەن بۆ ئیعدامی دەکەن. هەر دوای کۆبوونەوەکە خەلیل دەردەکەن و بە تای پانتۆڵ و کراسێکەوە وێڵ و سەرگەردانی ئەم دەشت و کێوانەی دەکەن. دواتر زانیمان شار بە شار و بە پەنجەهەڵێنان لە جادەکان خۆی دەگەیەنێتە تاران و تێکەڵی گرووپی ئیتیحادی موباریزین دەبێت دواتر لە خانەی تیمی دەگیرێ و لە زیندانی ئەوین وەک سەربازێکی گومناو لە بیستونۆی یازدەی 1970دا ئیعدام دەکرێت دوای چل ساڵ وەک دۆست و نزیکێکی خەلیل بلوریان لە بەردەرگای ویژدان و عەدالەت سەر نەوی دەکەم و دەڵێم خەلیل یەک لە کوڕەپاک و بلیمەتەکانی ڕۆژهەڵات بوو کۆمەڵەی زۆر خۆشدەویست تەنیا گوناح و نەهامەتیەکەی ئەوە بوو لە باقی سەرکردەکانی دیکەی کۆمەڵە زیاتری دەزانی و سادقتر و بە ئیمانتر بوو. تۆڕی جاڵجاڵۆکەیی سەرکردایەتی کۆمەڵە و تەنانەت حیزبەکانی دیکەیش تەنیا ئەو کەسانە وەخۆ دەگرن گوێ لە مست و سەر بە بنەماڵە بن. هەر بۆیەیشە لە کوردەواریدا حیزب دیوێکی دیکەی دیوەخان و سیستەمی عەشیرەتە. ئاخاکەی دیموکرات مەقەڕێکی هەمیشە ئامادە و نزیک لە شار بۆ چالاکی خێرا و گورج و پەیوەندی ڕۆژانە بە شارەوە لە گوندی کۆنەدێ کرابووەوە شەهیدان حەمە بازووکە حسێن سوهیلی علی مهاجری سلەیمان بلووری و ڕەحیم بابا تاهری کە بە خۆشیەوە ماوە و چەند پێشمەرگەی دیکە هەموو پێشمەرگەکانی ئەم مەقەڕە تایبەتمەندی خۆیان هەبوو سولەیمان بەهۆی ناسراوی زۆری هاتبووە دەر و بووبوو بە پێشمەرگە هەموویان پێشمەرگەی چاوکراوە و ئازا و خوێندەوار بوون عەلی مهاجیری ڕقی لە دەوڵەمەند بوو هەمیشە قەڵسەی لە ڕەحیم دەگێڕا دار و ئاوردوو و سوتەمەنی زۆر کەم بوو بەهۆی گەمارۆکانی دەوڵەتەوە خەڵک لە قەیرانی سوتەمەنیدا بوون ڕەحیم کرابوو بە بەرپرسی پێداویستی مەقەڕ زوو زوو فەرمانی دەردەکرد کەم دار بسووتێنن. عەلیش تەنیا لە داخی ئەوەی ڕەحیم وا دەڵێت سەرتاسەری شەو وەخەبەر بوو بۆ ئەوەی هەرچی دارە لە زۆباکەی باوێت. هەموو لە گەرمان لەم ژوورە بچووکە کە لە قوڕ و سواغ بوو و سەر ئاو دەکەوتن. هاواریان لێ هەڵدەستا، عەلی! مردین لە گەرمان. عەلی لە داخی ڕەحیم گوێی نەدەبزووت. عەلی ڕۆژانە کێشەی هەبوو لەگەڵ ئاغای گوندەکەیش هەرچەند هەر عەلی نەبوو کێشەی لەگەڵ ئاغادا هەبوو هەموو کۆمەڵە و خەڵکیش لەگەڵ ئاغادا بەهۆی ملهوڕی و زۆرداری هەر نەدەگونجان زۆربەی بەرپرسانی حزب وەک مەقەڕ زۆرتر لە ماڵی ئاغا بوون عمر قازی یەک لە بەرپرسانی حزب کە دواتر گیرا و خۆی بەدەستەوە دا و لە شار دانیشت دایمە و هەردەم لەوێ بوو عەلی دەچوو بۆ داربڕین و شەوتک پەیداکردن شەوتەک واتە سووتەمەنی، عومەر دەیگوت دار بۆ کۆمەڵە نییە و تەنیا بۆ ماڵی ئاغایە و موڵکی خۆیانە، ئاغا خزمی بوو هەر لە تایفەی قازی بوو، عەوڵاغای قازیان پێ دەگوت، ڕۆژێک کە منیش بۆ کارێک چووبووم بۆ کۆنەدێ، عومەر قازی پێشی بە دوو پێشمەرگەی کۆمەڵە گرتبوو، هات و هاواری زۆری ساز کردبوو، دەرتان دەکەین و کوردستان جێی کۆمەڵە و مۆمەڵەی تێدا نابێتەوە، ئاخر چتان لێمان دەوێ؟ هەمووتان بە قابلەمەیەک دۆڵمە تێر دەخۆن خەریک بوو کێشەکە گەورە دەبوو خەڵک کۆ دەبوونەوە و چەند پێشمەرگەی دیموکراتیش سمکۆڵی شەڕیان دەکرد عمر قازی نیازی گەمارۆدانی ئەو مەقەڕا بچووکەی هەبوو علی مهاجری لە سابڵاخ لە زەمانی شادا خەڵک دەیناسی و کوڕی بنەماڵەیەکی زۆر خۆشەویست بوو بە باب و براکانیەوە کاگ یونسی برایشی کۆمەڵە بوو شەهید بوو کاگ یوسف زۆر جوامێر و ناسرا و عزیزی خەڵکی شار بوو زەمانی شا لەسەر ماتۆڕ تووشی ڕووداو بوو، کۆچی دوایی کرد، خەڵک زۆر بۆی بەداخ بوون، کاک مستەفا هەر لە سابڵاخ کاسب و یارمەتیدەری باوکی بوو لە دووکانی چاککردنەوەی کوورە و سەماوەر، لەم ساڵانەی دواییدا بە نەخۆشی شەکرە کۆچی دوایی کرد، کاک فەتاحی باوکیان یەک لە پیاوە ماقووڵ و کۆنەکانی سابڵاخ بوو، عەلیش کوڕێکی بە دەست و پەنجە و شەڕکەر، باڵا بەرز و بەخۆوە بوو، زۆر جار لە گروهبان و ئەرتەشی و خەڵکی داوێن پیسی بێگانەی زەمانی شای دەسرەواند و هەتا خوا حەز بکات جوامێر و دەست وەشێن بوو بە دژی زاڵم و زۆردار پارێزەری مەزڵوم و بێدەسەڵاتان بوو لەسەر جادە ڕۆیشت باو دیبای دوو کەس گەڕ یان بەربینگیان بە منداڵێک یان کەسێک لە خۆیان زعیفتر گرتووە یەکسەر بەرەنگاریان دەبوو بەرگری لە زوڵم لێکراوەکە دەکرد عەلی پشت و پەنای بێکەس و هەژاران بوو لەناکاو عەلی لە مەقەڕ هاتە دەر و یەک بە خۆی گوڕاندی، وتی، گوێ بگرە عومەری قازی، زەمانی نیگەڵەی نییە، دەست هەڵگرن لە ئاغاوەتی و کەڵەگایەتی لە خەڵک، بێتوو دەست هەڵنەگریت لەم زوڵم و سەرەڕۆییەت بە هێزی خەڵک و شەپان دەرت دەکەین، تۆ بۆیە بوویت بە دیموکرات بە نیازی ئاغاوەتی و فیۆداڵی زیندوو بکەیتەوە، خەیاڵت خاوە، هێزی فەقیر و زەحمەتکێش سەرتان پان دەکەنەوە، ئەم قسانەی بە حەماس و دەنگێکی وا بەرز گوت هەموو خەڵک گوێی لێبوو لە بەرچاوی خەڵک بەرپرسی دیموکرات و یەک لە بنەماڵەی قازی ورد کرد و شکاند بوونی عەلی لە جەولە و ڕوبەڕوبوونەوە لەگەڵ خەڵکی واو تاقمێک لە پێشمەرگەکانی هێزی پێشەوای دیموکرات کە پڕبوون لە خەڵکانی وەک عبووی عیمادی و کەریم خاڵدار عولا قونجکۆل و کوڕانی هاشمەکەچەڵ و سازواری و چرچە و چەندی لەم بابەتە هێز و توانابوو بۆ پێشمەرگەکانی کۆمەڵە ئەڵلقەی شازدەی بیرەوەریەکانی علی کەریمی بە ناونیشانی سنوورە ژێر پێخراوەکانتان پێشکەش کرا ڕێز و خۆشەویستی ڕاستکاکە لە کەناڵی بەزمی حەزورەوە قبول بفەرمونون تا ئەڵلقەیەکی دیکە بەخوای گەورە مهرەبانتان ئەسپێرم هەر شاد و سەرکەوتوو بن خواتان لە